هیدایەتی خوا، ڕێنمایی خوا، بەرنامەی خوا، دەستووری خوا، تەنها ئەوە هیدایەتە، تەنها ئەوە ڕەحمەتە، تەنها ئەوە بەرەکەتە بەرەو ڕەزابوونی خوا و بەهەشتەکەی دەتبا و لە دونیاش خۆشحاڵ و بەختەوەر دەبی و لە قیامەتیش نەجاتت دەبێ لە عەذابی خوا و لە جەهەنەم و بە بەهەشت سەرفراز دەبیت. ومن اعرض عن ذکری ئەی ئەو کەسانەی کە پشت لە ذکری خوا دەکەن ئەوانە ئەو کەسانن کە خوای گەورە گومڕایان دەکات کەواتە هۆکاری هیدایەت براکانم ئیمان کردەوەی چاک تۆبە و پەشیمانی و گەڕانەوە بۆ لای خوا ئەو جا شوێن کەوتنی قورآن و سنت فمن اتبع هدایا لە ژێر گۆڕیشدا وەکو پێش مردن هەر وایە ئێمە ئیشمان چیە بە قورئان و حەدیس بۆی جێهێشتوین کار بە قورئان و حەدیسەکەی پێغەمبەر ناکات عەلەیه الصڵات وەسەلام دەچێ هانا بۆ خۆی دەبات و خەریکی خۆڵپەرستی و گۆڕپەرستیە بەڵام پێغەمبەری خوا عەلەیه الصڵات وەسەلام فەرمووی دوشتم بۆ جێهێشتون نەی فەرموو من لە ناوتان داماوم فەرمووی دوشتم بۆ جێهێشتون دەستی پێوە بگرن گومڕا نابن قورئان و سنت کەواتە برای بەڕێزم کە هیدایەتت دەوێت دەست بە قورئانەکەی خوا و سونەتەکەی پێغەمبەری خواوە بگرە عەلەیهی سڵات وسەلام هەرچەندە کەسێک بە ناوی بانگخوازیەوە بە ناوی مەلاوە بە ناوی شێخەوە بە ناوی ڕۆشنبیر و ڕۆشن فکر و مسەقەفەوە قسەت بۆ بکا کە زانیت ئاەتی قورآانی پێ نییە حەدیسی پێ نییە قبولی نەکەیت چونکە زۆرن ئەو کەسانەی بەناوی دینەوە قسە دەکەن و خەڵک گومڕا دەکەن واللە سەر لە خەڵک دەشێوێنن خەڵک لە ڕێگای ڕاستی سنەتی پێغەمبەر لا دەدەن عليه الصلاة والسلام بەرەو ڕێچکەیەکی گومڕا و بیدعە و داهێنراو دەیبەن ئەوش بەلاتانەوە سیر نەبێ پێغەمبەری خوا عليه الصلاة والسلام فەرموویەتی وستفترق أمتي على ثلاث وسبعين فرقة ئەو موسڵمانانەی لەسەر ئەو دیندارێتیە دەمێنەوە کە من و سەحابەی لەسەرین ئەوە خی گەورە ڕزگاری کردوون گومڕا نەبوون و ناشتنە ئاگرەوە ئەوانەی لەسەر دیندارێتی من و سەحابە نەماون شتی تازەیان داهێناوە ئەوانە کلهم فی النار هەمووی بۆ ئاگرە بەڵێ دین ئەوەیە کە پێغەمبەری خوا هێنای دیندارێتیش ئەوەیە کە سەحابە کردی ئەمڕۆ کەسێک لەم سەردەمە لێمان ڕاز بێتەوە شتێکمان بۆ دابێنێ کاکە پێغەمبەر کردی نەوەڵا علی ساسم ئەی سەحابە ئەوانیش نیان کرد قەیچێکە ئێمە دامان هێناوە بەلای ئێمەوە باشە خۆشت و بیدعەکەشت بە زیاد نەبن و بە خێر نەیەنەوە دین لە ئێوە وەرناگرین دین لە پێغمبەری خوا وەردەگرین عليه سڵات سلام چکە شایەتمانمان هێناوە بەوەی کەەوە ئەشهد و ئەنە محەممەد ڕسول الله